شەهرەزاد وتی ئەگەڕنەوە جارێکیان حاجێک گێڕاویەتەوە کە کاتێ خەریکی سوڕانەوە بووم و زیارەتی گۆڕی پیرۆزی پێغەمبەر درودی خوای لێ بێ ئەکرد گوێم لە گریان و کڕوزانەوەیەک بوو هێندە بە کوڵ بوو خەریک بوو دڵم بوەستێ کە بەرەو دەنگەکە چووم ڕوانیم ژنێکە مناڵێکی لە باوەشدایە بە نووسوی سڵاوم لێکرد ئەویش وەڵامی دامەوە دواتر پرسییم تو ئەو خوایە بۆ ئەگریت چیت لە دڵتایە ژنەر سیرێکی کردمەوتی گەر سوێندت نەدامایە نهێنی خۆم بۆ نەئەگەڕایتەوە بەم مناڵسکم پڕ بوو کە بە کەشتێک هاتم بۆ ئێرە بۆ حەجکردن بەڵام بەڵامان بۆ بوو شەپۆلی دەریا کەشتێکەمانی هێناو برد بۆیە لە ترساندا کەوتمە سەر ژان و ئەم مناڵەم بوو ئیدی بە خۆمەوە نووساند و کەشتیەکەش لەبەر توندی شەپۆلەکاندا خۆی بۆ نەگیرا و تێکشکا خوا بەزەیی پێمدا هاتەوە و پارچە تەختەیەکم دەستگیر بوو خۆم پێدا هەڵواسی و مناڵەکەم خستە سەر هێندەی پێ نەچوو کابرای خۆی بە تەختەکەمدا هەڵواسی کەوتینە پێمەلە دوای کەمێک کابرا مرقی لێم خۆش کردووتی هەر لە نێو کەشتەکەدا کە تۆم بینی حەزم لێکردی ئێستاش ئەبێ بێدڵیم نەکەی منیش بۆم جێڕایەوە کە تازە ئەم مناڵم بووە چێ ئەڵێت لەم بەڵایە ڕزگارمان ئەبێت و ناخنکەین ئێمە ئەبێت تۆ ببکەین و بپارێنەوە بەڵام هەرنەی بیست کە زانی خۆم نادەم بەدەستەوە پەلاماری مناڵەکەی دافرەیدایە دەریاکەوە منیش زۆرم بەزەیی بەخۆم داهاتەوە بۆیە کەوتمە پاڕانەوە خوایە لەم کابرا دڕندەی ڕزگارم بکە ئەمجا وتم کۆرپەی شیرینم بینایی چاوم مای لاوازی و پشتی شکاوم کە بینیم لاشەت بەسەر دەریاوە سوێت بووە مایی جەرگی بڕاوم خەمی من بە کەس ناڕەوێتەوە خوایە بە هیوای بەزەی تۆماوم خوایە بۆ خۆت ئاگاد لە منە لەبەر کۆرپەکەم سوتا هەناوم شەو ڕۆژێک لە دەریادا پێمەلم کرد و زۆر ئەترسام بۆ بەیانی لە دوورەوە چارۆکەی کەشتیەکم بینی دوای تەقەلایەکی زۆر خۆم گەیاندە لایەن لە ئاویان دەرهێنام لە کەشتیەکەیان دانام کە ماندویم دەرچوو چاوم بە چوار دەوری خۆم داگێڕا هاوارم کرد ئەمە کۆرپەکەی خۆمە ئەم جاپرسیم ئەم کۆرپێتان لەکوێ بوو ئەوانی ژوتیان کە بە دەریادا کەشتێکەمان ئەڕۆیشت حوتێک بە هێندەی کێوێک بوو لە دەریاوە لە نزیکمانەوە پشتی سەر ئاو کەوت کە ئەم کۆرپەی بەسەرەوە بوو پەنجەی خۆی ئەمژی ئێمەش یەکێکمان نرد مناڵەکەمان هێنایە کەشتیەکەمانەوە کە ئەمەم لێ بیستن بەسەرهاتی خۆمم بۆ جێڕانەوە ئەمجا دەستم برد پارەی بدەمێ بەڵام هۆری نەگرت وتی من تەنیا یارمەتی دانی خوای خۆم هەبێ هیچم نابێ منیش جێم هێشتوتم بەزەی خوددا چەند شاراوەیە بینینی بەلای چاوکراوەیە لە دوای تنگانە هەر فرەحیە هەر دڵی تەنگە و کەکراوەیە پرزەبڕا و بێ ئومێد مەبە پشتیوانی خۆت کە بە دواوەیە ئیدی ئەو ژنە تامەت خواپەرستی کرد نوێژ و ڕۆژوی گرت شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی چوار سەد و شەست و نۆ. چیرۆکی مالیکی کوڕی دینار و کۆی لە ڕەشەخوا ناسەکە شەهرەزاد و تێجێڕنەوە مالیکی کوڕی دینار بەر ڕەحمەتی خوابکەوێ و توێتی ساڵێکیان بێبارانی بوو لە شاری بەسرە ئێمەش چوینە مزگەوتێک و نوێژە بارانەمان کرد بەڵام بێسوود بوو دواتر من و عتای کوڕی سەلما و سابتی بەنانی و نەجی و محەممەد بنواسە ئەیوبی سەختیانی و حەبیبی فارسی و حەسانی کوڕی ئەبی سینان عتەبەی غلام و ساڵحی مزنی چوینە مزگەوت بۆ نوێژە بارانەکردن تەنانەت هەندێک لە مناڵانی فەقەی مزگەوتیش تانی وڕۆ چاوەڕوانمان کرد هەر نەباری من و سابتی بەنانی لە مزگەوت ماینەوە شەومان بەسەردا هات هێندەمان زانی کابراایەکی ڕەشی چوار پەلبارێکی تەنگازتر پەیدا بوو پارچەیەک خوری لە بەرورگی بەست بوو کە هەموو بەرگەکانی بایی دوو درهم نەئەبوو دەست نوێژی هەڵکرد و هات دوو ڕکعات نوێژی کرد ئەم جا سەری بڵند کرد و بەنزاکردنەوەتی پەروەردگار تاکەی دەست ئەنەی بەڕووی کۆیلەکانتەوە خۆ گەنجینەکانت چۆڵ نین بە خۆشەویستی خۆت سوێندە دەدەم کە بۆ سەعاتێک بارانی ڕەحمەتمان بەسەردا ببارێنە هێشتا نزاکەی تەواو نەکردبوو هەور بەری ئاسمانی گرت بارانێک باری ئەدوت کوندەی سەر بەرەو خوارە شەستەیە کرد کە لە مزگە و چوینە دەرەوە تاک و قلە پێمان تەڕ بوو ئێمەش سەرمان لەو قلە ڕەشە سوورما مالی گوتی منیش یەخەم گرت و پرسیم تۆ پێت شەرم نییە لە نزاکەت داوتت بۆ خاتری خۆشەویستی من لای ئێوە قلە ڕژوتی لاوەکە ئەی ئەو کاتەی یەکتابوونی پێموت و لە زانستەکانی خۆی پێبەخشیم تۆ لە کوێ بوویت ئەم جاوتی خۆشەویستی خوا بۆ من بە هێندەی خۆشەویستیمە بۆ ئەو کە ڕۆیشت دوور و نزیک شوێنی کەوتین تاکو خۆی کرد بە ماڵە دەڵالێکی کۆی لە فرۆشدا ئێمەش زۆر چاوەڕێمان کرد هەر نەهاتە دەرەوە و نیوە شەو ڕابرد لە تواناماندا نەما و جێمان هێشت بۆ ڕۆژی دواتر شوینە ئەو ماڵە پرسیارمان کرد کە ئاخۆ کۆیلیان هەیە بۆ فرۆشتن خاوەن ماڵ وتی بەڵێ لە سەد کۆیلە زیاترمان هەیە ئێدی یەکەیە کە کۆیلەکانی پیشانداین بەڵام ئەو قلە ڕەشەی شەوم نەبینی لە ماڵەکە هاتینە دەرەوە خۆمان کرد بە کەلاوەیەکی پشت ماڵەکەدا ڕوانیمان قلە ڕەش لەوێ وەستاوە ئەم جاوتم بەخوای کەعبە ئەوە خۆیەتی خێرا گەڕام و ماڵەکە و بە کابراموت ئەو قلە ڕەشەی کەلاوەکەی پژماڵی خۆتانم پێ فرۆشە کابراوتی کاکی خۆمە و قلە ڕەشە زۆر بێکەڵکە شەوانە هەر خەریکی گریانە ڕۆژانەش پەشیمانە کابراایەکی شومە چوو هێنای سەیرمان کرد باوێشکەدا ئەمجا پێی وتم بڕۆ بیبە عیبەکانی لەسەر خۆت منیش بیست دینارم دایە خاوەنی و پرسییم ئەمە ناوی چییە؟ وتی مەمون ئەم جا بەرەو ماڵی خۆمان چوین لە ڕێگا لی پرسییم گەورم تۆ بۆ منت کڕی خۆ من بە کەڵکی پەزێراییکردنی مرۆڤ نایم منیش پێم وت براکەم منیش تۆم بۆیە کڕیوە کە پەزێرایت بکەم قل لە ڕەش پرسی بۆ منێژوتم ئەی ئەوە تۆ نەبوویت دوێنێ شەو هاتیتە مزگەوت و دوو ڕکعات نوێژەکەت کرد منیش ڕەخنەم لە پاڕانەوەکەت گرت؟ کە قولەڕەش ئەمەی بیست وتی کەوابوو تۆ بە نهێنی خۆم و خوای خۆمت زانیوە. ئەمجا سەری بڵند کرد و کەوتە پاڕانە وتی خوایە هەر لەم ئان و ساتەدا گیانم بکێشە. ئەمجا هەر لە شوێنی خۆی دوو ڕکعات نوێژی دابەست نزیکەی سەعاتێک چاوەڕێم کرد. هەر سەری بڵند نەکردەوە ئەم جاشانیم گرت و کەمێک ڕاموشان ڕوانی مردووە خوالی خۆش بێت هەردووکمان سەرمان لە کاری خوا سوورما بوو دوای کەمێک لاوێ کات و پێیوتین خوا پاداشتان بداتەوە ئەوەش کفن ئەمجا پێکەوە بەڕێوڕسمی مردووان شتمان و لە گۆڕستان ناشتمان دواتر خەڵکی ئەچوونە سەر گۆڕەکەی و لە خوا ئەپاڕانەوە شەهرەزاد هەستی کرد شەودرەنگ بوو بێدەنگ بوو. Thank you. شەهرەزاد و تێگێڕنەوە پیاوێک هەبوو لە نێو بەن و ئیسرائیلدا کە ڕوو لەخوا بوو ژنێکی گوێڕایەڵی ڕێک و پێکی هەبوو ئەم ژن و مێردە ڕۆژانە باوەشێن و سەبەتان دروستە کرد پاش نیۆڕوانیش کابرا دەستکارەکانی ئەو ڕۆژەی ئەدا بەشانی دا و ئەچۆ شار کۆڵانە و کۆڵانە گەڕا و لەبەر ماڵاندا هاواری فرۆشتنیە کرد پاش نیۆڕۆیەکیان ژنی ماڵە دەوڵەمەندێک ئەم کابرایە ئەبینێ حەزی لێکات چونکە ماوەیەک بوو مێردەکەی لە سەفەر بوو تاسەیە کات و بە کەنیزەکەی ئەڵێ ئادەی بزانە بە هەر فێڵێک بێ ئەو کابرا جوان و قۆزە باوە شێن فرۆشم بۆ ناکەی بە ماڵدا کەنیزەکەکە چێتە دەرە و بە پیاو چاکە ئەڵێ ئاغاژن مەڵێ بابێتە ژوورەوە سەیری دەستکارەکانی بکەم تاکوشتی لێ بکڕم ئەم جاژنەکە چووە بەردەم پیاوچاکوتی ماڵم ڕازاندوەتەوە خواردن ئامادەیە وەرە ژوورەوە حەزم لێ کردویت و خۆم ئەخەمە بەردەستت ئەوەش بزانە چەندین دەوڵەمەند و وەزیر و پیاوانی خانەدان داوایان کردووم هەر وەڵامم نەداونەتەوە ئێستاش وەرە ژوورەوە پیاوچاک لە ترسی خوا شەرم گرتی و سەری بڵند نەکرد وەک ئەوەی بڵێ یەزدانی مەزن منعی منی کرد دەنا هەر لەوێ دەستم بۆ ئەبرد هەرچەند تەسەلای حەزیشی ئەبووم شەرمم لەخوا بوو کاری وام نەکرد پیاوچاک ویستی بە هەر فێڵێک بووە خۆی لەو گوناهە ڕزگار بکە بۆیە بە ژنەکەی وت ئامادەم بەڵام مەرجێکم هەیە ژنەگەوتی بە چاوان پیاو چاگوتی مەسینێک ئاوم بۆ بێنن تاکو و سەر ئاوێکی پێ بکەم بەڵام ئەمەوێت لە شوێنێکی بڵندی ئەم خانوەدا بێ ژنەکە ژووتی ئاودەست ئامادەیە خۆیشت کوێت پێ باشە بچۆ ئەوێ ئەمجا بە کەنیزەکەکەی وت ئادەی مەسینێک ئاوی بۆ بێنە و بی بە سەربان کە بڵندترین شوێنی ماڵەکەیە ئەم جا کەنیزەک ئاوی هێنا و پێش پیاوەکە کەوت کە گەشتە سەربان کەنیزەکەکە هاتە خوارەوە پیاوەش چووە سوچێکی سربانەکە و سێرێکی خوارەوەی کرد تاکو خۆی لێوە فڕێ بداتە خوارەوە هەرچەند بیری کردەوە بە باشی نەزانی نەعلەتی لە شەیتان کرد و دەست نوێژی هەڵگرت و دوو ڕکعات نوێژی کرد ئەمجا ڕووی کردە خواوتی خوایە بۆ خۆت ئاگاد لە حاڵمە هیچ شتێکت لە دەست دەرناچێ ئەمجا ئەم شعرەی وت دڵم لای تۆیە هەست و ویژدانم لە نهێنیمان دایت بیری پەنهانم گەردەنگم دەرهات بانگی تۆکەم بە ئیشارەتیش شکا زمانم ڕزگارم بکەیت خدای بانی سەد کە بێگوناهم هیچیش ناتوانم ئەمجا کابرا پەنای بەخواگرت و خۆی فرێدا خوارەوە پەروەردگاریش فریشتێکی بۆ نرد باڵەکانی گرت و بەهێمنی لەسەر زەوی داینا ئەمجا سوپاسی خی کرد کە ڕزگاری بوو بەرەو ماڵەوە بووە ئەو ڕۆژەش هیچی نەبردەوە بۆ ماڵ کەژنەکەی پرسیاری لێ کرد بۆی جێڕایە و تووشی چ بەڵایەک بۆ و دواتر خۆی بەرداوەتەوە و خوا یارمەتی دا و هیچی لێ نەهاتووە ژنەکە ژووتی پیاوەکە گەر ئەم ئێوارەیە تەنووردانە خەم دەرودراوسێزانن کە نانیە بیخۆین ئەم شەو نیەتی بە ڕۆژوبوونی لێدێنین و تاک و سبێنێ ئێوارە هیچ ناخۆین ئەم جا چوە حەوشە و تەنووری داخست ئەم شعرانەی وت. خەم و خەفەتم بۆ کەس دەرناخم هەر بۆیەش ئێستا تەنور داخم ڕازیم بە سزای خوای بانی سەر کە ئەو بمبینێ منیش دەنگ ناکەم ژنەکە کەمێک لە تەنورەکە دوورکەوتەوە لەو کاتەدا ژنە دراوسەیەکیان هاتووتی خوشکێ هەندێ پشکۆم بدەرێ منیش تەنوری پێداخم ژنەی خواناسەش ڕێ پێدا دراوسێکەی کە پشکۆکانی لە تەنورەکە دەرهێنا باین کرد وەرە خوشکێ نانەکانت لێ بکەرەوە با نەسووتێن ژنەش بە پیاوچاکی وت بیستت ژنە دراوسەکەمان چێڵێ پیاوەکەشی وتی دەبڕۆ سێرێکی ناو تەنورەکە بکە ژنە چوو و نانەکانی لە تەنورەکە دەرهێنا و زۆر سوپاسی خۆی کرد ئەمجا بەدەم نان خواردنەوە ژنەکە بە پیاوەکەی وت پیاوەکان، وەرە با پێکەوە لە خوا بپاڕێینەوە تاکو ئاوا ڕۆزیمان بدات و بە پەیداکردنیەوە ماندوو نەبین تاکو ئێمەش فریای پەرستنی خۆی بکەوین. ئەمجا پیاوچاک و ژنەکەی دەستیان بڵن کرد و کەوتنە نزا و پاڕانەوە هێندەیان زانی ژوورەکە ڕووناک بوو و مرواریەک لە بن میچەکەوە کەوتە خوارەوە ئەوانیش زۆر دڵیان خۆش بوو سوپاسی خۆیان کرد کەوتنە خواپەرستی دەمەوبەیان هەردووکیان نوستن ژنەکە خەونی بینی لە خەویدا چۆ شوێنێکی زۆر خۆش کورسی و شوێنی بە یاقوت و مرواری ڕازاوی تیا بوو ژنە سەری سوورما بوو پرسی ئەو ڕیزە کورسیانەی کە زۆر خۆش و ڕازاوەن بە یاقوت و مرواری و زێڕ شوێنی چێن لە وەڵامدا پیانوت ئەوانە شوێنی پێغەمبەرانن درودی خۆیان لەبێ ئەمجا پرسی ئەی باشە شوێنی مێردەکەم کامەیە وتیان ئەو کورسەیە بینی ژنەوتی ئەو کورسەی شوێنی نقێمێکی دیارە کە دەرهاتووە وتیان بەڵێ ئەوان قێمەکەی ئەمشە و بەرماندایە و ژوورەکەتان لەو کورسێمان کردەوە ژنەکە زۆر خەمی لە کورسی مێردەکەی خوارد و خەبەری بووە بۆ بەیانی خەونەکەی بۆ مێردەکەی گێڕایەوە ئەم جا بەدەم گریانەوتی پیاوەکە با نزا و پاڕانەوە بکەین لەخوا کەن قێمە مرواریەکە بەرێتەوە شوێنی خۆی لە کورسەکەتدا دیسان هەردووکیان کەوتنەوە نزا و پاڕانەوە ئەم جا مرواریەکە لە زەوی ژوورەکەەوە بڵند بۆ و خۆشیان سەیریانە کرد تاکو نەما ئیدی بە ڕەنجی شانی خۆیان بژێوی خۆیان پەیدا کرد تاکو خواجیانی کێشان شەهرەزاد و تێجێڕنەوە کە حەجاجی کوڕی یوسفی سەقەفی نردی بە شوێن پیاوێکی گەورەدا کە هات فەرمانی دا کە خانوێکی بۆ بکرێت و تایە بن بکرێت نابێت نە کەس بچێتە ناوێ و نە کەسی لێ بێتە دەرەوە ئەمجا ناردی ئاسنگەریان هێنا و قەیدی ئاسنیان هێنا و خستیانە بەردەستی تاک و هەڵەفە و زریزەی بۆ دروست بکە و لەملی بکەن و پێوەنی بکەن کە ئاسنگەر کەوتە چەکوشکاری هەر جارەی بڵندە کردە و پیاوچاکەش سەری لەگەڵیدا بڵندە کرد و ئەیوت ئللا لەه خەلق ئەمر ئەمجا قەفەزێکی ئاسنیان بۆ کرد و کابرایان خستە ناو هێندە بە بێدەنگی و بێکەس مایەوە ئەیوت ئەی فریاد ڕز بە تۆیە پەنام بە نیعممەتی تۆ کە من ئەژیام لە گرفتی من کە بێ ئاگانیت کەسی بێکەسان بگەرە فریام گەر تۆ قوبڵتە ئازار بچێژم هەرخۆت ئەزانیت کە من لە چیام ئەو شەوە کابرای ناو قەفەزەی سپاردە پاسەوان و خۆی ڕۆشتەوە بۆ ماڵەوە بەوە سبێنێ گەڕایە و بەندیخانە ڕوانی قەید یاستن و هەڵەفەکان ڕێونەتەوە و کابرای بند دیار نییە بۆیش پرزە بوو گومانی نەما کە هەر ئەو ڕۆژە چوار مێخەی ئەکێشنە و ئەی کوژن بۆیە بەپەلە چوە ناو ماڵ و مناڵی و خواحافیزی لێکردن و کێشەکەی بۆ جێڕانەوە کفنەکەی خۆی خستە بندەستی خۆی و چۆلای حەجاج حەجاج بە کابرای وت نەفرەتت لێبێ کە کابرای بەنکرا و لەبەردەستدا بوو هیچی نەوت ئەمی ژوتی بەڵێ لەگەڵ بڵندکردنەوەی چەکوشی ئاسنگەردای وت ئللا لە و خەلق ئەمر وەکۆوی ئەمەی بۆ وترابێ خوایە چەند بەڵات لەسەر لاداوم پش بە تۆ لەسەر پێی خۆم وەستاوم بەڵاو مسیبەت بەبێ ئەندازە فریاد ڕسم بووی هەر بۆیە ماوم شەهرەزاد ئەویش سەفەرەکە بۆ شارە و لا سنگەرە پرسێت و دوکانەکەی پیشانەدەن ئەچێتە بەردووکان و سەرنجدا سەری سڕەمێنێ کە ئاسنگەر لە کارکردنە بێتەوە لێ ئەچێتە پێش و سلاوی لێکە ئاسنگەرەش وەڵامی ئەداتەوە ئەم جاپی ئەڵێ حەزەکەم ئەم شەو میوانت بم ئاسنگەرەژەڵێ بە چاوان کە ئێوارە بردیەوە بۆ ماڵ نانی ئێوارە خورا دوای ماوەیەک جێڕاخرا بۆ نووسن کە هەموو نووسن میوانش کە بینی نەخوا پەرستێکات و نەسونەتەکان لە دڵی خۆی داڵێ ڕەنگە خوا پەرستەکەی لە من شاردبێتەوە بۆیە شەوی دووەم و سێمیش مایەوە بۆی دەرکەوت دوای فەرزەکانی نوێش هەندێ لە سنەتەکانەکە میوانەکە لی پرسی براکەم هەرچەند سەرنجم داوە نوێژەکان و هەندێ سنەتەکان بەجێدێنی کە بڕوا ناکەم خوا کەرامەتی پێبەخشی بیت ئاسنگەر وتی مەسلەی ئەم دەستخستنە کورە و دەرهێنانی شیشی سرۆکراوانم بوونی کەرامەت نییە دەبا بەسەرهاتی خۆمت بۆ بگێڕمەوە کەنیزەکێک بوو زۆرم حەز لێ کردبوو هەر چەند تەقەللام دا لەگەڵی جووت بم، لەبەرئەوەی وەرعی ئەکرد ڕێی پێ نەدام. دوای ماوەیەک گرانی و برسێتی ڕووی لە وڵات کرد. ئەو کەنیزەکە ڕۆژێکیان لە دەرگای ماڵی منی دا، کە هاتە ژوور وتی، زۆرم برسییە، لەبەر خاتری خوا تێرم کە. منیش پێم وت، خۆ دەزانی چەندە حەزم لێ کردبووی، تۆش هەر خۆت نەئەدا بەدەستەوە ئێستاش ئەگەر لەگەڵم جوود نەبی تێرت ناکەم کەنی زەکەکەوتی لە برسا بمرم پێم باشترە لە گوناهکردن لێی دا و ڕۆشت دوای ماوەیەکی تر دیسان لە دەرگای ماڵیدام منیش بە هەمان شێوە پێم وت ئەویش دیسان ڕۆشت و وەقسەی نەکردم دوای ئەمەش بە ماوەیەک برسێتی زۆری بۆ هێناو هاتەوە منیش بە هەمان شێوە پێم وت ئەویش دیسان خۆی نەدا بە دەستەوتی ئەو کەسەی چاکت کە بێ سنوورە بۆ خۆت گوێت لێیە چاوت بە نورە هەرچۆن تینوێک کە ئەو ئەبینێ دەمی پیاناگا کە هێندە دوورە لەشم بفرۆشم بۆ ژەمێ خواردن ڕازی بم ڕسوام گەرنا ڕووم سوورە ئەم جاریان دوای دوو ڕۆژ دیسان هاتەوە و لە دەرگای دام کە کردمەوتی براکەم ڕۆم نییە ڕوو لە کەسی تر بنێم و داوای خواردنی لێ بکەم ئەوە تا دەنگیشم لە برسێتیدا دەرنایە منیش دیسان پێم وت گەر لەگەڵم جووت نەبی تێرت ناکەم ئیدی خۆی بە پێوە بۆ نەگیرا و لە ژوورەکەمدا دانیشت منیش خواردنی ئامادەم نەبوو چم چێشتم بۆ هەڵکوڵان تاکو بۆی دابنێم و بیخوا بەدەم شت ئامادەکردمەوە بیرم لەمە کردەوە خۆمم لەبەر چاو کەوت بەخۆم وت بڕوانە ئەم ژنە بێدەسەڵاتە ئەڵێن ژێریشی ناتەواوە کەچی هێندە ئازایە خۆی نادا بەدەستەوە بەڵام من کارەکەم گوناهەیە و گەر ئەم گوناهە نەکەم نامرم کەچی هێندە لەخوا ناترسم کۆڵ بدەم لەم کەنیزەکە بۆیە هەر لەوێدا تۆبم کرد ئەمجا خواردنەکەم بۆ برد و خستمە بەردەستی وتم بخۆ و بێخەم بە چونکە لە ڕێخوادا تێر دەکەم کەنیزەکەکە سەری بڵند کردە و ئەم نزایی لەخوا بۆ کردم خوایە گەر ئەم پیاوە ڕازگۆیە لەم قسێدا لاگری هەردوو دنیای بپارێزە و باگرمەی سووتێنە تۆ بەسەر هەموو شتەکانی دنیادا زاڵی ئیدی ئەوم جێهێشت چووم لە کوانوەکە ئاگر دەربێنم پشکۆیە کەوتە کۆشمەوە سەرنجە دەم نەسووتاندنی و نە شوێنەکەی گەرم بوو ئەم جا پشکۆکەم گرت بە دەستمەوە هاتمە و ئەو ژوورەی کەنیزەکەکەی لێ دانیشت بوو پشکۆکەم پیشاندا وتم مژدەبێ نزاکەت لای خوا گیرا بوو کەچی کە ئەوەی بینی و قسەکەمی بیست سەری بڵند کردەوتی ئەی پەروەردگار سوپاس بۆ تۆ کە نزاکەمت پەسەند کرد ئێستاش لێت ئەپارێمەوە جانم کێشە هێندەی پێنەچوو گیانی دەرچوو نزای کرد بە کوڵ کە پاڕایەوە خوا بە گیان کێشان جوابی دایەوە گوناهباربوونی لەلا گران بوو بۆیە دڵبەند بوو بەو دنیایەوە